چرایەکیان دامێ و لەو وڵاتە دوورەوە وەک سڵاو هێنامەوە ماڵی خۆم لە داغستان. ئێمە زۆر جار دەڵێین سڵاوی گەرم گەرمترین سڵاوم بگێم. دەشێ سەردەمی وا هەبووبێ کە خەڵک لەباتییەوەی بە قسە سڵاو بۆ یەکدی بنێرن ئاگریان بۆ یەک ناردبێ. ئاگری ئاشتیی، ئاگری شەڕ و سووتان نا، بەڵکو ئاگری خۆگەرمکردنەوە و. ڕووناکی، ڕەوشتێکی شاخاویمان ئەوەیە کە یەکەم ڕۆژی زستان و هەندێ جار یەکەم ڕۆژی بەهاریش بۆ ئێوارەی گوندەکان ئاگری سڵاو لەسەر تۆپکە شاخان دەکەنەوە، هەر گوندە و ئاگری خۆی، ئەو ئاگرانە لە دوورەوە دیارن کە زستان یان بەهار دێ، گوندەکان لەسەر دۆڵ و هەڵدێر و شاخەکان سڵاو لە یەکتر دەکەن، سڵاوی ئاگرین نیشانەی بڵێسەی ئاواتی بەرزە. من خۆم زۆر جار ئاگرم لەسەر شاخی خەمیر خۆ کردووەتەوە کە بەسەر گوندی ساماندا دەڕوانێ. خۆڕا نەبوو یەکەم کار گیانە داغستان ناونا ئاگری داغستان. ئێستا زۆر پرشنگی ڕووناکی خراوەتە سەر ئاگری سەرواڵم. باڵندە چۆن بە ئاسایی لەسەر دەخت هەڵدەنیشتن ئاوەهاش لەسەر دارتێلەکانی کارەبا هەڵدەنیشن. کۆتەباریکەش لە گڵۆپی کارەبا ناترسن کە لەسەر شاخان دەبریسکێتەوە. جارێکیان لە نزیک شاری، ئێزبەرباش، قەزوینم دی، ببوو بە بڵێسە و هەفتەیەکی تەواو شەپۆلەکان ئاگریان پێ نەکوژایەوە، کە لە ئەنجامدا دامرکایەوە وەکوو کەشتییەک وابوو کە لە دەریادا نوقم بووبێ. دەریای ئاگر ڕوو دەمرێتەوە، بەڵام ئاگری ناو دڵی داغستان هەرگیز، هەرگیز ناکوژێتەوە. ئایا ئاگری دڵی بنیادەم لە ئاو دەترسێ؟ ترسانی چی؟ خۆی بە دوای ئاودا دەگەڕێ، ئەدی. لێو لەبەر ئاگری ناو چرپەی ئاو، ئاو وشک نابێ و ناقەڵەشێ. بەم جۆرە ئاو و ئاگر بەیەکەوەن. دایکم هەمیشە دەیگوت، ئاگردان دڵی ماڵە، بەڵام جۆگەلە دڵی دێیە. شاخ ئاگری دەوێ، بەڵام دۆڵ ئاوی دەوێ. داغستان شاخ و دۆڵە، ئاگر و ئاوی دەوێ. گۆتەیەکی کۆنە دەڵێ، یەکێک کە لە ماڵەوە دەردەچێ و دەڕوا، یان لە دەرەوە دێتەوە ماڵێ، ئەگەر وەک ئاوێنە تەماشای کانی پەڕگەی دێ بکات، دیارە خۆشەویستی ئاگری لە دڵدایە. بەڵام ئاخۆ سەراپای داغستان. ناڕوانێتە ئاوێنەی ڕوونی دەریای قەزوین؟ ئایا داغستان وەک گەنجێکی کۆک و کەڵەگەت وا نییە کە تازە لە ناو ئاو هاتبێتە دەرەوە؟ داغستانی من خۆی دە سەر قەزوین داهێنا و وەکوو چیایەک وایە کە داهاتبێتەوە سەر کانی و جلی ڕێک بخات و سمێڵی با بدات. نەفرەتێکی شاخاویمان هەیە دەڵێ، یاخوا ئەوەی کانی پیس دەکا، ئەسپی بتۆپێ. یەکێکی تر دەڵێ، یاخوا هەموو کانی دەوری ماڵتان وشک بێ، بەڵام ئەگەر چیاییەک بڵێ، خەڵکی ئەم گوندە پیاوی چاکن، کانی و گۆڕستانیان خاوێنە و باش دەیپارێزن ئەمە مەدحێکی زۆر گەورەیە. زۆر کانی و بیرمان لە شەرافەتی ئەو مێرانە لێدراوە کە مەردانە شەهید بوون و هەر بە ناوی ئەوانیشەوە کراون، کانی عەلی، کانی عومەر، بیری حاجی موراد، کانی مەحموود. بەیانی و ئێوارە کچ گۆزە لە شان دەچنە سەر کانی، گەنجەکانیش دەچن تەماشای کچان دەکەن و دڵخوازێک بۆ خۆیان دەستنیشان دەکەن. زۆر جار خۆشەویستی لە سەر کانی چرۆی داوە. زۆر خێزان لەوێوە سەری هەڵداوە. مەحمودی شاعیرمان نووسیویە، نازانی کێ گۆرانی منی بۆ چڕیوە. وەرە سەر کانی و بە چاوی خۆت سەیری کە. جارێکیان دەچوومە شاخان. لە ڕێگادا لە نزیک کانی گۆتساتلی ڕاوەستام، ڕێبوارێکم بینی داهاتبووەوە سەر کانی و بە مست ئاوی دەخواردەوە و دەیگوت. وای! وای! چەند خۆشە! گوتم، بە بادی وەخۆ. وەڵامی دامەوە، کە نانیش دەخۆم دەستەوانە لەدەست ناکەم. باوکم دەیگوت هیچ مۆسیقایەک لە ترپەی باران و خوڕەی ڕووبار خۆشتر نییە، پیاو هەرگیز لە تەماشاکردن و گوێدانە ئاوی ڕەوان ماندوو نابێ. بەهار کە بەفری شاخ دەتوایەوە دایکم چەند ساتێ سەیری ئەو جۆگانەی دەکرد کە شۆر دەبوونەوە دۆڵ. زستان حەوزی بۆ ئاوی باران خۆش دەکرد و کە ئاوین دەاهات ئاوەکەی بەردەدایەوە بن مێرگ و مێرغوزار. منەوەم لە هەموو شتێ پێ خۆشتر بوو. کە بە پێخاوسی بە ناوی گۆمی شێڵو دەکەوتم، قەت بە باران سەغڵەت نەدەبووین. بەری جۆگەکانمان دەگرت و دەمانکردە گۆم. هەر ئەمن دەزانم ئەو باڵندەیەی ئاو لە هەر کەودا دەخواتەوە چەند شادو بەکەیفە. شامیل. بە پیاوەکانی خۆی دەگوت، ئەگەر دوژمن سەراپای گوند و هەموو زەویشمان داگیر بکا، مادەم کانیمان بە دەستەوە بێ، هەر سەردەکەوین. کە دوژمن هێرشی دەهێنا، ئیمام فەرمانی توندی پێ دەکردین کە پێش هەموو شتێ بەرگری لە کانی دێ بکەین. کە ئێمەش هێرشمان بۆ دوژمن دەبرد، فەرمانی پێ دەکردین، پێش هەموو شتێ دەست بەسەر کانی ڕابگرین. جاران ئەگەر ساحب خوێن بگەیشتبایە دوژمن و بیدایە لە ئاوی ڕووبەر دەکەوێ هیچ کۆی تێنە دەگەیان. ڕادەوەستا تا دوژمنەکەی لە ناو ئاو دەهاتە دەرەوە و چەکی لە خۆی دەدا. زۆر جار ڕەوشتێکی ترم دێتەوە یاد، ئەویش هەر پەیوەندیی بە ئاوەوە هەیە، ئەم ڕەوشتە پێی دەگوترێ کەری باران یان کەری بارانی. بەلاش نەگوتراوە بە قرچەی نیوەڕۆ لە دۆڵی داغستان، قرچەی نیوەڕۆ بە لای ئێمەوە سەختە و هەموو شتێ وشک دەکا، زەوی دەقڵەشێ و بەرد وەک سۆبەی گەش گەرمایی لێ هەڵدەستێ، درەخت پووچ دەبێ و زەوی و زار وشک. هەموو شتێ تامەزرۆی ئاوی ئاسمان، تامەزرۆی باران دەبێ، گیا و گۆڵ، چۆلەکە، مەڕ و ماڵات، هەڵبەتە خەڵکیش. ئەو حەلە منداڵێکی بچووکی دێ، دێنن و لە گیای وشکبووەوەی بەر ڕۆژ بەرگێکی وەکوو بەرگی هندیانی لەبەر دەکەن و پێی دەڵێن کەری باران. منداڵی ئاوقەرانی خۆی جڵەوی ڕادەکێشن و لەناو گوند دەیگێڕن و پێکەوە گۆرانی دەڵێن کە وەکوو دوعا و پاڕانەوە وایە، خوایە! خوایە بارانمان بۆ بنێرە با ئاو لە ئاسمانەوە بڕژێتە سەر زەوی با کانیەکانمان بکەونە قوڵپە قوڵپ خوایە خوایە بارانمان بۆ ببارێنە ئەی باران وەک ڕووبار بە سەرماندا ببارە زەوی پیرۆزمان زاغدەوە ئەی باران زەوی و کێڵگەمان سەوزکەوە. ئینجا گەورەکانی دێ لە کۆڵانی غار دەدەنە کەری باران و ئاوی پێدا دەکەن و هەندێ بە جەڕە و هەندێ بە ترار بە دەم گۆرانی منداڵانیشەوە دەڵێن، ئامین، ئامین. منیش جارێکیان دەوری ئەم کەری بارانەم بینی. ئەو کاتە بە قەد نیوەی ئەو بارانەی بە تەمای بوون ئاویان پێدا کردم. بەڵام کەم وا دەبوو ئاسمان گوێ بە گۆرانی دوعاکانمان بدا. ڕۆژ هەر دەیجۆشان، دونیای دەسووتاند و وەک ئوتووی گەرم داغستانەکەمانی دەپەستا. ڕۆژ خەمی دەهێنا. ناومان نابوو ڕۆژی غەمبار. زەوی سەدان هەزار ساڵ لەبەر ئەم ڕۆژە غەمبارەدا پاڵی دایەوە. ئەگەر هەموو ئەوروپا وەربگری، گونی بی گوندی داغستانی لە هەموو شوێنێ هەتاوی زیاترە. سادای گوندی منیش هێندە هێندە. لە دوای ئەوەوە نییە، هەروەها ئەوانی کەیش. پۆیەکەی لە گوینەکە پێیان دەگوترێت تینوو. ڕوخساری شەکەتی دایکم لە بیرە کە دەهاتەوە و جەڕاوێکی لەسەر شان بوو، جەڕاوێکیشی بە دەستەوە بوو، سێ کیلۆمەتر لەو لای گوندەکەمانەوە ئاوی دەهێنی. ڕوخساری گەشی دایکم لە بیرە کە باران دەباری و زەوی تەر دەبوو ئەو بەناو بۆریدا دەقڵپی و دەچووە ناو گۆمەکانی ژێر زێرا بوو گۆمەکان پر دەبوون و لەسەریان دەڕژایەوە پیرەژنێکم لە یادە ناوی حەبیبە بوو هەموو سبەینان کوڵنگی دەخستە سەر شان و لە دێ دەردەچوو ملی لەبەر زەوی هەڵکەندن دەنا شەیدای دۆزینەوەی ئاو بوو هەمیشە بە دوای ئاوە وێڵ بوو هەموو کەس دەیزانی پیرەژن هەڵی بێهودەیە بەڵام کەس بە بەر ڕووی هەڵنەدەهێنا تا ڕۆژیکیان منی منداڵی بێ مێشک هاوارم کرد هەوڵت سوودی نییە ئیش کردنت کەڵکی نییە هیچ ئاو لەم ناوەدا نییە باوکم زۆر لێم توڕە بوو ئاخر ڕاست ڕاستە هیچ ئاو لێرە نییە باوکم گوتی وا دەبێ خەڵک هیچ نانی نەبێ بەڵام ئایا ئەمە هی ئەوەیە پێیان پێبکەنین؟ کوڕم لەبیرت نەچێ قەت گەڵتە بەو کەسانە مەکە کە بە دوای نان و ئاودا دەگەڕێن. دەنا تۆ خۆت تیزت بەوە کردووە کە خەڵکی ئینڤاچۆلین هەوڵیان داوە پردەکە گەورەتر بکەن تا ئاویان پتر بێ. ئەویان پێکەنینی ناو فرمێسکان بوو، گەنج لە شتی وا ناگەن، تۆ هێشتا نازانی ئاو بۆ داغستان مانای چییە؟ حەبیبە دەبێ چ خەون و ئاواتێکی گەورەی هەبێ وای لێ بکا لە شوێنی بێ ئاودا لە ئاو بگەڕێ، چاکتر وایە بێدەنگ بی، بێدەنگ وا باران هات. ڕاز بوو. بارانێکی نازدار دەیچرپاند. تەیری نا. بۆچی لە بەیانیەوە بێدەنگن؟ باران دەبارێ و ئێمەش گوێمان گرتووە. شاعیرینە، بۆچی ئەو بەیانیە بێدەنگن؟ باران دەبارێ و ئێمەش گوێمان گرتووە. باوکم هەمیشە دەیگوت کە خۆشترین ڕۆژی ژیانی ئەو ڕۆژە بووە کە ئاو لە شاخی دوورەوە بە بۆڕێ هاتووەتە ناو دێ. بەڵام پێش ئەو ڕۆژە هەموو ڕۆژێ لەگەڵ خەڵکی تر کوڵنگی دەوەشاند و بۆڕی دادەمەزراند، ئەو ڕۆژەم زۆر چاک لەبیرە کە ئاو گەیشتە جێ کە لە بۆڕییەوە هەڵڕژا باوکم نەیهێشت گوڵیشی تێ بهاوێ. چیاییەکان شەرەفی پڕکردنی یەکەم جەڕەیان دایە پیرێژنێکی سەد ساڵە ئەویش کە پڕی کرد یەکەم گۆڵماوی دایە باوکم. باوکم کە زۆر خەڵات و پاداشتی وەرگتبوو دەیگوت هەرگیز پاداشتی لەو گۆڵمە ئاوە بە نرخترم وەرنەگرتووە هەرو ڕۆژە شعرێکی لەبارەی ئاودانا لە شعرەکەدا بە باڵندانی گوتبوو چیتر ناتوان شانازی بە خۆیانەوە بکەن چونکە ئێمە چیاییش وەکو ئەوان ئاومان بە ئاسانی بۆ دێ گوتبووی لە هیچ زەماوند و ئاهەنگێکا هیچ ئاوازم نەبیستوە لە بەڵقە بڵقی ئاو خۆشتر بێ سوێندی خواردبوو هیچ ماین و جوان و وەک لەنجەولاری ئەو ئافرەتانیان نییە کە ئێستا دەچنە سەراوێ، سوپاسی کڵنگ و بێڵ و بۆڕی و شۆڕشی کردبوو، باسی ئەو ڕۆژانەی کردبوو کە چۆن زستان بەفریان لەسەر ئاگر دەتواندەوە و دەیان کردەوە ئاو، چۆن ئافرەت لە ژێر جەڕەی گران زوو پشتیان کوردەوە، بەڵێ باوکم ئەو ڕۆژەی زۆر زۆر پێ گەورە بوو. گەرمای گەلاوێژی مەحاچ قەڵام. لە یادە باوکم تووشی نەخۆشییەکی گران هات دەوروبەری پڕ دختۆر و دەرمان بوو گوتی شەڕم زۆر شەڕم دەیان گەز لە هەموو لایەکەوە دەچڕنەوە هیچ دەرمانی نەدەخۆن لەو بڕواایەدا بوو لێی پیر کردووە و کار لە کار ترازاوە لێنە دەگەڕا بالی فیشی بۆ ڕێک بخەین بەلایەوە بێسوود بوو بەڵام کە تەواو شەرموبانگی کردم یەک دەرمان هەیە کوڕم پێی چاگەبمەوە پێم گوت باوکە باوکە گیان ئەو دەرمانە چییە بۆتی بێنم باوکم وتی لە دۆڵی بوتسراب بیرێکی بچووک کانیەک هەیە خۆم دۆزیمەتەوە سوڕە ئاوێکی ئەو کانییەم بگەیەنێ کوڕم. ڕۆژی پاشی، ژنە چیاییەک جەڕئاوێکی لەو کانییە هێنا، باوکم خواردییەوە و چاوی نووقاند. سپاس، سپاس دختۆرەکەم، سپاس. لێمان نەپرسێ داخۆ سپاسی کێ دەکا، ئاوەکە، ئافرەتەکە، کانی دۆڵەکە یان وڵاتەکەی کە ئەو ئاوەی لێ هەڵقوڵاوە؟ دایکم دەیگوت، هەر کەسە دەبێ کانی پیرۆزی خۆی هەبێ. هەروەها دەیگوت، ئەگەر کانییەکی فێنک لە نزیک پەرێزێ هەبێ، سەپان قەت ماندوو نابێ. لە ماوەی ڕابردوودا کتێبی دووەمی داخستانی من پێشکەشکرا تا ئاڵلقەیەکی تر بە شادی و سەرفرازیتان